بەشی دووهەم ئاقیبەتی ترسناکی ئەندێشە سەلبیەکان زۆر درەنگ ئاشکرا دەبن بەڵام ئەگەر کارێک بکەین کە ئەم بیرانە خۆیان بە شێوەی ئازاری جەستەیی پیشان بدەن دەتوانین پێی بەو شکۆیە بەو شۆکە ببین کە لەوانەیە سەرچاوە دەگرێ ئەو کات دەتوانین ئەو بیرانە لە خۆمان دوور بخەینەوە پیاوێکی سی دوو ساڵە چوو بۆ لای پزیشکێ بە ناوی ڕیچارد کراولی و سکاڵای کرد ناتوانم واز لە مژینی کەڵەمووسەم بهێنم. کراولی گوتی زۆر لە بارەیەوە نیگەران مەبە، تەنیا هەوڵ بدە هەر ڕۆژە پەنجەیەک بمژی کە ڕۆژی پێشتر نەتمژیوە. کابرا هەوڵی دا بەو جۆرەی پێ گوترابوو وا بکا. بەڵام هەر جارەی کە پەنجەی بۆ دەمی دەبرد، دەبوایە هۆشیارانە بڕیار بدایە کە ئەمڕۆ چ پەنجەیەک دەبێ ببێتە ئامانجی خووەکەی. لە پێش ئەوە هەفتەی بە کۆتایی بگات خووەکەی نەمابوو. ڕیچار کراولی دەڵێت، کاتێک کارێکی ناپەسەند دەبێتە خوو، سازان لەگەڵیا دژوار دەبێت، بەڵام کاتێ بمانەوێ بەم خووە ڕەفراتگەلێکی تازە زیاد بکەین، تێدەگەین کە نرخی ئەو ئەندازەیەی نییە. لە ڕۆمی کۆندا ژمارەیەک غەیبێژ بە ناوی سیبیلییەکانەوە کۆبوونەوە و ئایندەی ئیمپراتۆریەتی ڕۆمیان لە نۆ کتێبدا نووسی، پاشان کتێبەکانیان خستە بەر دەم تیبریوس، ئیمپراتۆر پرسی، نرخیان چەندەیە؟ سیبلیەکان گوتیان سەد پارچە دراوی زێر. تیبریوس بە توڕەیەوە ئەوانی لە خۆی دورخستەوە و دەریکردن. سیبلیەکان سێ جڵد لە کتێبەکانیان سوتاند و گەڕانەوە و گوتیان نرخەکەی هەر هەمان سەد دراوە زێڕەکەیە. تیبریوس پێکەنی گوتی بۆ دەبێ قیمەت بدەینە شتێ کە چ نۆ دانە بێ و چ شەش دانە بێ یەک نرخی هەبێ؟ سبلیەکان سێ جڵد تریشیان سوتان بەو سێ کتێبەی ما بۆ گەڕانەوە گوتیان ئێستاش نرخەکەی هەر سەد دراوی زێڕەکەیە تیبریوس بە لێبوردنەوە تەسلیم بوو بڕیاریدا کە سەد دراوەکە بدات بەڵام ئەو ئێستا دەتوانێت تەنیا بەشێکی ئایندەی ئیمڕاتۆرەتەکەی بخوێنێتەوە پیر دەڵێت بەشی گرنگی وانەی ژیان ئەمەیە کە لەگەڵ باردۆخەکاندا چەنەبازی نەکەین لە ئەڵمانیای نازیدا دوو حاخام بۆ دابینکردنی خۆشگوزەرانی ئایینی جوولەکەکان تا ئەو پەڕی توانا هەوڵیان دەدا توانیان دوو ساڵی تەواو لە تریسکی لە وزەبەدەر خۆیان لە ئازاردەرەکانیان بپارێزن و ڕێوڕەسمی ئایینی خۆیان لە کۆڕ و ئەنجومەنە جۆراوجۆرەکاندا جێبەجێ بکەن بەڵام سەرئەنجام گیران یەکێکیان هەراسان و ترسا و لە ڕووداوەکانی داهاتوو بەردەوام سەرقاڵی نزا و پاڕانەوە بوو، ئەوی تریشیان بە درێژایی ڕۆژ دەخەوت. حاخامە نیگەرانەکە لەوی تریانی پرسی، ئەمە چ کارێکە دەیکەیت؟ ئەوی تریان گوتی، دەمەوێ هێزی خۆم پاشەکەوت بکەم. دەزانم کە دوایی پێویستم دەبێ. حاخامە ترساوەکە گوتی، چما ناترسی؟ نازانین چ بەڵایەکمان بەسەردا دێت. ئەوی تریان گوتی، تا ئەو کاتەی دەستگیر نەکرابووم دەترسام، بەڵام ئێستا کە کەوتوومەتە زیندان ترس لەو شتەی کە دەشێ ڕووبدات چ سوودێکی هەیە؟ کاتی ترس ڕابردووە، ئێستا نۆبەی ئومێدە. پیر دەڵێت، ویست ئیرادە ئەمە هەمان ئەو شتەیە کە ساڵانێک خەڵکی لێی بەدگومان بوون ئەو کارانەی بەهۆی لاوازی ئیرادەوە تێیاندا شکست دەخۆین چەندەن و ئەو کارانەش کە بەهۆی مەترسیدار بوونیانەوە تێیاندا شکست دەخۆین چەندەن یەکێ لەو کارانەی کە بەهۆی لاوازی ویستەوە تێیدا دووچاری خراپ لێکدانەوە دەبین قسەکردنە لەگەڵ غەیب و غەریب و بێگانەکان پێوەندییەکی سادە گفتوگۆیەک و پاشان جیابوونەوە. ئێمە بە دەگمەن لەگەڵ بێگانەکاندا قسە دەکەین. هەمیشە دەڵێین وا باشترە. سەرەنجامیش نە بۆ ژیان سوودبەخش دەبین و نە دەتوانین لە یارمەتییەکانی ژیان بەهرەمەند بین. هێشتنەوەی مەودا دەبێتە هۆی ئەوەی کە گرنگ و بە متمانە بەخۆبوون و جووڵە بکەین، بەڵام لە ڕاستیدا بەم کارە ڕێگە بە قسەی فریشتەکەمان نادەین و خۆی لە نێو قسەی خەڵکی دیدا ئاشکرا بکات. پارسایەکی پیر ڕێی کەوتە بارەگای بە دەسەڵاتترین سوڵتان. سوڵتان گوتی، من ئیرەیی بە لە خوا ترسێک دەبم کە ئاوا بە کەم قانع و ڕازی بێت. پارساش گوتی، منیش ئیرەیی بە پایەبەرز و شکۆمەندێ دەبم کە بە کەمتر لەوەی من هەمە ڕازیمە، ڕازییە. سوڵتان بە تووڕەیو گوتی، مەبەستت چییە؟ سەرتاسەری ئەم مەملەکەتە هی منە. پیر گوتی، وایە، بەڵام من مۆزیکی فەلەکەکان دەزانم. من خاوەنی هەموو ڕووبار و کێوەکانی دنیام. مانگ و خۆر هی منن، چونکە من خودا لە ڕۆحمدایە. بەڵام جەنابی پایەبەرز تەنیا ئەم قەڵەمڕەو و سەڵتەنەتەی هەیە. شاسوارێک بە هاوڕێکەی گوت، وەرە بچین بۆ ئەو کێوەی خوا لێی دەژی. دەمەوێ بیسەلمێنم کە ئەو تەنها ئەوە دەزانێ کە فەرمانمان پێ بکات. بۆ دەربازبوونمان لە ژیر باری چەرمەسەری هیچ کارێ ناکات. ئەوی تر گوتی، ڕازیم، بەڵام من بە مەبەستی سەلماندنی باوەڕم دێم. کاتێ گەیشتنە لوتکەی لوتکە شەو داهاتبوو. لە تاریکیدا گوێیان لە دەنگێ بوو. بەردەکانی چواردەورتان لە ئەسپەکانتان بار بکەن و بیبەنە خوارەوە. شاسواری یەکەم گوتی، دەبینی لە پاش هەڵگەرانێکی ئاوا داوامان لێ دەکا کە بارێکی قورستر هەڵبگرین، مەحاڵە بە قسەی بکەم. ئەوی تر فەرمانەکەی جێبەجێ کرد. کاتێ گەیشتە دامێنی کێوەکە کاتی هەڵاتنی خۆر بوو. تیشکی خۆر. ئەو بەردانەی ڕۆشن کردەوە کە شاسوارە باوەڕدارەکە لەگەڵ خۆیدا هێنابوونی. ئەو بەردانە پاک و پوخت ترین جۆری ئەڵماس بوون. پیر دەڵێ، بڕیارەکانی خودا هێما ئامێزن، بەڵام هەمیشە بە قازانج دەمانن. پیر دەڵێت، ڕۆڵەی ئازیزم، دەبێ شتێکت پێ بڵێم کە دەشێت نەیزانی. بیرم کردۆتەوە کە چۆن چۆنی ئەم هەواڵە وا لێ بکەم کە زیاتر قابیلی تەحەمول بێت چۆن چۆنی لە شریتێکی ڕەنگاوڕەنگەوە بیپێچم و بەڵێنی بەهەشت و چاوپێکەوتنی ئەبستراکتەکان و شیکردنەوەی شتە تەماوییەکانی پێ زیاد بکەین بەڵام کەڵکی نییە هەناسەیەکی قوڵ هەڵکێشە و خۆ ئامادە بکە ناچارم بێ پەردە و بە ئاشکرا قسە بکەم دڵنیات دەکەم کە متمانەی تەواوم بە ڕاستی ئەو شتە هەیە کە دەیڵێم. هەڵە و گومان و دوودڵی لەم پێشوێژییەدا نییە. ئەویش ئەمەیە، تۆ دەمریت. سبەینێ یان پەنجا ساڵی دواتر. بەڵام درەنگ یان زوو دەمریت. تەنانەت ئەگەر خواستی تۆ شتێکی تریش بێت، یان تەنانەت ئەگەر ئەو کاتە ئارەزووگەلێکیشت لە دڵدا بێت. بە قووڵی بیر لەو شتە بکەرەوە کە ئەمڕۆ یان سبەی یان لەو باقی تەمەنتدا ئەنجامی دەدەی. دۆزەرەوەیەکی سپی پێست کە بۆ گەیشتن بە ئامانجەکەی لە جەرگەی ئەفریقادا پەلەی بوو، بەڵێنی بە بارهەڵگرەکانی دا کە ئەگەر خێراتر بڕۆن، کرێیەکی زیاتریان بدات. بارهەڵگرەکان چەند ڕۆژێک بە هەنگاوی خێراتر ڕۆشتن، بەڵام ڕۆژێک پاشنیوەڕۆ بارەکەیان خستن و دانیشتن، دۆزەر هەرچی نرخی کرێکەی بردە سەرەوە، بەڵام بارهەڵگرەکان لە درێژەدان بە ڕۆشتن سەرپێچیان کرد. سەرئەنجام دۆزەر هۆی ئەم ڕەفتارەی لێپرسین. یەکێک لە بارهەڵگرەکان وەڵامی دایەوە، ئێمە ئەوەندە خێرا بەڕێدا هاتووین کە ئیدی نازانین چی دەکەین. ئێستا دەبێت بڕێک ڕابوەستین تا ڕۆحمان پێمان بگاتەوە. خاتوون ئیما لە حاڵێکدا کە عیسای بچکۆلەی لە باوەشدا بوو بۆ سەردانی پەرستگایەک هاتە سەر زەوی، ڕۆحانییەکان بۆ دڵخۆشکردنی ئەوان لە ڕیزێکدا بە ڕێکی وەستان تا دیارییان پێشکەش بکەن، یەکێ لە ڕۆحیانییەکان شعرێکی بە دەنگێکی سەروادارەوە خوێند، یەکێکی تریان وێنەگەلێکی زرێپۆشکراوی زێڕپۆشکراوی ئینجیلی پیشاندان. یەکێکی تریشیان ناوی سەرجەمی قەدیسەکانی گوت لە کۆتاییدا لە کۆتایی ڕیزەکەدا ڕۆحانیەکی بێفیز و سەنگین بوو کە هەرگیز هەلی بۆ هەڵنەکەوتبوو سوود لە هۆشمەندانی سەردەمەکەی خۆی وەربگرێ دایک و باوکی خەڵکانێکی ئاسایی بوون کە لە سیرکیکی گەرۆکدا کاریان دەکرد کاتێ نۆرە گەیشتە سەر ئەو ڕۆحانەکان لە ترسی ئەوەی نەکا عیباریان بکات بڕیاریاندا کۆتایی بە مەراسیمەکە ڕابگەێنن، بەڵام ئەویش دەیویست خۆشەویستی خۆی بۆ پاکیزەیی دەرببڕێ. پەشۆکاو و سەراسیما لە ناڕەزایەتیی براکانی، چەند پرتەقاڵێکی لە گرڤانی دەرهێنا و دەستی کرد بە ئامانجدانی ئەو کارە، دەستنووسەیەکی دایک و باوکی فریایان کردبوو. تەنیا لەو کاتەدا بوو کە عیسا ئیسکۆلا زەردەخەنەیەکی هێنایە سەر لێوی و بە خۆشحاڵییەوە چەپڵەی لێ دا. کەنیشکەش تەنها ڕێگەی بە قەشە بێ فیزەکە دا بۆ چەند ساتێ ڕۆڵەکەی لە باوەش بگرێ. هەوڵ مەدە هەمیشە مەنتیقی بیت. سانت پاول گوتوویە، عەقڵی جیهان لە چاو خواوەندداندا لە بێ عەقڵییەک بەو لاوە زیاتر نییە. مەنتیقی بوون بە واتای ئەوەی کە هەر ڕۆژەی بۆین باخێ ببەسی کە لەگەڵ گۆرەوێکاندا بگونجێ واتا ئەوەی کەس کەسبەی هەمان ئەو بیر و بۆچوونانەت هەبێ کە ئەمڕۆ هەتە کەواتە سوڕانەوەی زەوی ناو دەنێی چی تا ئەو کاتەی کە نابیتە مایەی زیانی ئەو ئەوی تر هەزار جار بیر و باوەڕەکانت بگۆڕە بەبێ ئاڵۆزکردنی باودۆخەکان خۆت ڕووبەڕووی لیکدژگەلێک بکەرەوە ئەمە مافی تۆیە گرنگ نییە خەڵکانی دی چۆن بیر دەکەنەوە هەر کاتێکیش هەر کارێکیش بکەیت ئەوان هەر خەیاڵگەلێکن بەسەردا دێت چێژی سەرسوڕماندنی خۆت بدۆزەرەوە سانت پاول گوتیە خواوەند بابەتگەلێکی گەمژانەی بۆ سەرسامکردنی خەڵکانی هۆشمەند هەڵبژاردووە پیر دەڵێت ئەمڕۆ دەست دەست بردن بۆ کارێکی نائاسایی ڕۆژێکی باشە بۆ نمونە دەتوانیت لە کاتی ڕۆشتندا بۆ سەر ئیر لەسەر شقامەکەدا سەما بکەیت دەتانی چاو ببڕیت ببڕینە چاوی خەریبەیەک و لەبارەی ئەشقەوە لەگەڵ یا بدوێن دەتوانین پلانێکی نوێ بدەینە سەرۆک کە گاڵتەجار بێتە بەرچاو ئەوانەی بەدوای ڕووناکیدا دەگەڕێن و شەڕی لەسەر دەکەن ڕێگە بە خۆیان دەدەن ڕۆژگارگەلێکی ئاوهاییان بەس هەبێت. ئەمڕۆ دەتوانین بۆ یادەوەریەکانی تاڵ کە هێشتا دڵمان ئازار دەدات ئەسنین بڕێژین. ئەمڕۆ دەتوانین مایکی تەلەفۆن هەڵبگرین و پەیوەندی بە کەسێکەوە بکەین کە پەیمانمان بە خۆمان دابوو هەرگیز قسەی لەگەڵدا نەکەین. ئەو کەسەی کە حەز دەکەین ڕۆژێک لە پەیامگەری تەلەفونەکەمانەوە پەیامێکی ئەومان بەدەست بگات ئەمڕۆ دەتوانین ڕۆژە بێ جیاوەز ڕۆژە ئاساییەکان ئەمڕۆ هەموو گوناه و هەڵەکان قبول دەکرێ و لێبوردەیی ئەمڕۆ ڕۆژێکە بۆ چێژوەرگرتن لە ژیان ڕۆجەر بیرمیۆزی زانا لەگەڵ ژمارەیەک لە دۆستانیدا لە شەقامێکدا پیاسەی دەکرد و بە گەرمییەوە قسەی دەکرد. تەنیا ئەو کاتەی کە دەیانویست لە شەقامەکە بپەڕنەوە بێدەنگ دەبوو. پرمیۆز گوتی، بیرمە جارێک خەریک بوو لە شەقامێ ڕەت دەبووم، ئەندێشەیەکی سەیر کە باوەڕ نەدەکرا بە مێشکمدا ختووکەی کرد، بەڵام هەر ئەوەندە گەیشتمە ئەو بەری شەقامەکە دووبارە گەڕامەوە بۆ ئەو شوێنەی کە دەستم پێکردبوو. نەمتوانی ئەو شتە بە بیری خۆم بهێنمەوە کە چەند کە چەند ساتێ لەوەو پێش بە مێشکمدا ختوکەی کردبووم. دەمەوشێوانی ئەو ڕۆژە بێهودە هەستێکی خۆش پیمرۆزی داگرت. ئەو گوتی، هەست دەکەم مەسەلەیەکی مەسەلەیەکم بۆ ڕوون بۆتەوە. بڕیاری دا چاو بخشێنێتەوە بەسەر تاک تاکی دەقیقەکانی ئەو ڕۆژەدا. کاتێ بەو ساتە گەیشت کە خەریک بوو لە شەقامەکە دەپەڕییەوە، ئەندێشەکە دووبارە گەڕایەوە. ئەمجارەیان نووسی، ئەویش تیۆری تونە ڕەشەکان بوو، تیۆرییەکی شۆڕشگێڕانە لە جیهانی فیزیکی نوێدا. ئەو ئەندێشەیە گەڕایەوە بۆ لای ئەو، لەبەر ئەوەی کە ئەو دەیتوانی پێی بەو بێدەنگییە بەرێ کە ئێمە بەردەوام لە کاتی پەڕینەوە لە شەقامدا هەڵیدەبژێرین. سانت ئانتۆن لە بیابانێکدا دەژیا. ڕۆژێ لاوێ هاتە لای. لاوە گوتی، باوکە من هەرچیم هەبوو فرۆشتم و پارەیەکیم بەسەر هەژاراندا بەخشیەوە. تەنیا ئەو شتگەلەی کەمم هێشتەوە کە یارمەتیم دەدەن لێرە ژیان بگوزەرێنم. دەمەوێ ڕێگەی ڕزگاریم پیشان بدەیت. سانت ئەنتۆن داوای لە لاوەژیرگەکە کرد کە شتەکەمەکانیش بفرۆشێت و لە شار هەندێک گۆشت بکڕێت و لە گەڕانەوەدا گۆشتەکە بە لەشیەوە ببەستێ. لاوە بەپێی فەرمانەکەی کاری کرد، لە ڕێگەی گەڕانەوەدا سەگ و داڵڵەکەر خۆرەکان کە گۆشتیان دەویست شاڵاویان بۆ هێنا. کاتێ لاوە گەڕایەوە لەشی بریندار و جلوبەرگی پارچە پارچە بووی خۆی بە باوکە نیشاندا و گوتی، من گەڕامەوە. قەدیس گوتی، ئەو کەسانەی ڕێگەیەکی نوێ دەگرنە بەر، بەڵام دەیانەوێت تۆزقاڵێ لە ژیان پێشوویان لەگەڵ بمێنێتەوە، ئەوا ڕابردوویان ئازاریان دەدات. پیر دەڵێت، لە تەواوی ئەو بەهرانەی کە خواوەند ئەمڕۆ بە تۆی بەخشیوە بەهرەمەند بە دەتوانرێ بەهرەی پاشەکەوت بکریت ئەمبارێک بوونی نییە کە بتوانێت بۆ ڕۆژی پێویست بەهرەکانی تێدا ئەمبار بکرێ ئەگەر سود لەوانە وەرنەگری ئەوا بۆ هەمیشە لە دەست دەردەچن خواوەند دەزانێ کە ئەگەر پێ بخاتە ژیانمەوە دەبینە هونەرمەندگەلێکی داهێنەر ڕۆژێک گلمان دەداتە پەیکەرێ دروستکەین ڕۆژێکی تر فڵچە و لۆحەمان دەداتێ ئێمە هەرگیز فڵچە لەسەر گڵەکە و بیرکە لەسەر لۆحەکە بەکار ناهێنین هەر ڕۆژە و معجزەی تایبەتی خۆی هەیە با بەهرەکانی ئەمڕۆ قبول بکەین و بەکاری بهێنین سبەی بەهرەگەلێکی تر چاوەڕوانمان دەکات پارێزگای کەناری ڕووباری پیدرا بە گژوگیایەکی جوان دەوری دراوە مێرگەیەکی ڕاستەقینەی دەشتە بێ بەرەکەتەکانی ئەو بەشەی ئیسپانیایە لەوێدا ڕووبارێکی بچووک دەبێ بە ڕەوتێکی بە تەوژم دەڕژێت دەیان تاکەوە نووسەر لە ناوەدا پیاسەی دەکرد و گوێ لە مۆزیقای ئاو دەگرت لەپڕ ئەشکەوتی پشتەوەی یەکێ لەو تاڤگانە سەرنج و بۆ لای خۆی ڕاکێشا. لەو بەردانەدا ورد دەبۆوە کە بە تێپەڕینی کات ڕزی بوون. هەروەها لە وشکەڵە جوانانەی کە سروشت بە ئارامی خەڵقی کردبوون، بە چاوی بەدڵ بوونەوەی تەماشای دەکردن. نووسەر کەوتە یادی بەیتە شیعرێکی تاگور کە لەسەر لەوحەیەک هەڵکۆنرابوو. ئەم گا بەردانە چەکوش وا بە باشی نەیتاشیبوون، بەڵکوو ئاوا ئەم کارەی کردووە بە نەرمی و سەما ئاوازیەوە لەو شوێنەی کە هەرگیز دەتوانێت تەنیا بکوژێ و ببورێ نەرم و نیانی دەتوانێت ڕۆڵی ئافرۆز کردن بگێڕێ پیر دەڵێت زۆرێک لە خەڵکی ترسیان لە شادبوون هەیە وەها خەڵکێک ڕازی بوون لە ژیان لە گۆڕینی چەند خوونەریت و فەرامۆشکردنی مانەی ناسنامەدا دەبینن زۆرتر ئەو ڕووداوە باشانە ئێمە ئازار دەدەن و ئێمە سوودیان لێ نابینین لەبەر ئەوەی پێمان وایە بە قوڵیکردن ئەوانە قەرزاری خودا دەبین بیر دەکەینەوە وا باشترە کە جامی شادی هەڵنەدەین لەبەر ئەوەی کاتێک جامەکە خاڵی بووەوە ڕەنجێکی زۆر دەبینین بەبێ ترس لە وردبوون گەورەبوون مانای نییە بەبێ ترس لە گریان ناتوانین پێبکەنین دەمو ئێوارەیەک لە پەرستگای سیتا یەکێ لە ڕاهیبەکان ڕاهیبێکی تری ڕەنجان گەورەی پەرستگاکە برا سیزیوس داوای لە ڕاهیبە ڕەنجاوەکە کرد لە براکەی ببورێ ڕاهیب گوتی ئەم کارە لە من ناوەشێتەوە ئەو بوو سوکایەتی کرد و ئێستاش دەبێ ئەو باجەکەی بدات لەو ساتەدا براسیوزیوز دەستی بۆ ئاسمان بەرز کرد و گوتی ئەی ئیسای من ئێمە چیدی پێویستمان بە تۆ نییە دەتوانین سزای دەستدرێژی دەستدرێژیکەر بدەین دەتوانین بەدەستی خۆمان تۆڵە بستێنینەوە دەتوانین دادوەری لە نێوان خێر و شەڕدا بکەین ئێستا ئیدی دەتوانی بە خەیاڵێکی ئاسوودەوە ئێمە بەجێ بهێڵی لەبەر ئەوەی ئێستا و دوایی هیچ کێشە و گرفتێ نایەتە پێش ڕاهیب شەرمێک شەرمگین بێ سێ و دوو لە براکەی خۆش بوو دەروێر ساڵک پارسا سۆفیەک گوتی پیران هەمویان دەڵێن گەنجی مەعنەوی لە گەڕانی بە تەنهادا بەدەست دێت ئەگەر وەهایە ئێمە بۆ لە دەوری یەک کۆبوینەتەوە پیر وەڵامی دایەوە هەمیشە دارستان لە درەختی تاک بەهێزترە دارستان لە نێو خۆیدا شێ ڕادەگرێ، لە بەرامبەر تۆفاندا خۆی ڕادەگرێ و خاک بە پیت دەهێڵێتەوە. ئەمەیە هۆکاری کۆمەڵایەتی بوونی ئێوە. بەڵام ئەوەی کە درەخت پتەو بە توانا دەکا ڕەگەکەیانیەتی. ڕەگ و ڕیشەکانی گیا ناتوانێ یارمەتی پێگەیشتنی ئەوی تر بدات. یەکگرتن بۆ ئامانجێکی تایبەت بەو مانایە کە ڕێگەی بە هەموو کەسە بدەین بە شوێکی خۆی لە ئامانج نزیک بێتەوە ئەمە ڕێگەی کەسانێکە کە دەیانەوێت لەگەڵ خوددا لە پەیوەندی دابن ئەو کاتی کە نووسەر تەمەنی دە ساڵ بوو لەسەر داوا و پێداگری دایکی بەشداری وانەی وەرزشی کرد یەکێ لە بەرنمەکانی ئەم وانەیە خۆهەڵدان بوو لەسەر پردێکەوە بۆ ناو ڕووبارەکەی ژیرپردەکە ڕۆژانی یەکەم ترس ئەوی وشک دەکرد ئەو هەموو ڕۆژێ لە دوای دوای ڕیزەکەوە دەوەستا و لەگەڵ خۆڵدانی هەر پۆلێکدا دڵە تەپەکەی زیاتر دەبوو لەبەر ئەوەی بە زوویی نۆری ئەویشی دەگەیشت ڕۆژێ ڕاهێنەرەکە بە ترسەکەی ئەوی زانی و ناچاری کرد لە پێش هەموو یانەوە خۆی هەڵبدات سەرباری ئەوەی کە هێشتا دەترسا ترسەکەی وها بە خێرایی ڕەویەوە شوێنی خۆی بۆ جورئەت و ئازایەتی چۆڵ کرد پیر دەڵێت، ئاسایی بۆ دەستی دەستی کردن بوارمان هەیە، بەڵام کات و ساتێ دێتە پێشێ کە دەبێت قۆڵی لێ هەڵمانین و کێشەیەک چارەسەر بکەین. لەم ساتانەدا هیچ شتێ لە درەنگکردن خراپتر نییە. دەموو و بەیانێک بودا لە نێو قوتابییەکانی دابوو، پیاوێک لە کۆڕەکەیان نزیک بووە و پرسی، ئایا خودا هەیە؟ بودا وەڵامی دایەوە، بەڵێ خودا هەیە پاش نیوەڕۆ پیاوێکی دی هات و هەمان پرسیاری دووبارە کردەوە بودا وەڵامی دایەوە نەخێر خودا نییە شیوان پیاوێکی تر هات و دیسان هەمان پرسیاری دووبارە کردەوە بودا ئەم جارە وەڵامی دایەوە تۆ خۆت دەبیت وەڵامی ئەم پرسیارە بدۆزیتەوە لە کێک لە قوتابیەکان گوتی مامۆسا ئەمە بێمانایە چۆن دەشێت پرسیارێک سێ وڵامی هەبێ پیاوی دەروون ڕووناک وڵامی دایەوە لەبەر ئەوەی ئەوان سێ کەسی جیاواز بوون هەر کەسە بە شێوازی خۆی لە خوا نزیک دەبێتەوە یەکێک بە دڵنیاییەوە ئەوی دی بە نکۆڵیکردن سێهەمیش بە گومانەوە هەمومان دەرگیری مەسەلەگەلێکین لە بابەتی بڕیاردان، دەستبەکاربوون، چارەکردنی گرفتەکان و یارمەتیدانی خەڵکانی تر، بەردەوام دەکۆشین نەخشەیەک بکێشین، شتێک وەبیربێنین و شتێک ئاشکرا بکەین. هیچ شتێکی نادروست لەم کارانەدا نییە، بەڵام پاش هەموو ئەم قسانە، ئەمە شێوەیەکە کە ئێمە بەهۆیەوە جیهان خەڵق چاکسازی دەکەین. هەموو شتێ بەجێی خۆی، بەڵام کاری ستایشکردنیش بەشێکە لە ژیان. جاروبار ڕاوەستان لە دەروون، هەڵاتن، بێدەنگیکردن لە بەرامبەر مەزنی بووندا و چۆکدادان بە گیان و جەستەی بەبێ داواکردنی هیچ شتێ، بێ بیرکردنەوە، تەنانەت بەبێ دەربڕینی سوپاسگوزاریی بۆ هیچ شتێ، تەنیا ئەزموونی گەرمیی عەشقیکە کە ئێمە لە خۆوە گرتووە. لە ساتوەختێکی ئاوادا ڕەنگە فرمێسکگەلێکی نەویستراو بە گۆناماندا بێنە خوارێ، فرمێسکگەلێک کە نە باس لە غەم دەکەن و نە لە شادی، سەرسام مەبە، فرمێسک بەهرەیەکە کە گیانی ئێمە پاک دەکاتەوە. پیر دەڵێت، ئەگەر ناچاریت بگریت، وەک منداڵ بگری. تۆ سەردەمێک منداڵ بوویت، یەکێ لەو شتانەی کە بەڕایانەی فێری بوویت گریان بووە، لەبەر ئەوەی گریان بەشێکە لە ژیان. هەرگیز بیرت نەچێ لە ئاشکراکردنی هەست و نەزدا ئازادی دو گریان هیچیان شەرم هێنە نین هاوار بکە بە دەنگی بەرز هەنسک هەڵڕێژە و هەر چۆنێک دەتەوێ هەرا و هوریا بەر بخە لەبەر ئەوەی مناڵان بەم شێوەیە دەگرین و خێراترین ڕێگەی هێورکردنەوە دڵ دەزانن قەت سەرنجت داوە منداڵان چۆن چۆنی لە گریان ژیر دەبنەوە؟ بێگومان شتێک هەستی ئەوانی لە گریان پەرت کردووە و ئەوانی بۆ گۆبەن و گێچەڵی دواتر بانگێش کردووە. گریانی منداڵان زۆر زوو تەواو دەبێت، بۆ تۆش هەر وا دەبێت، بەڵام ئەگەر دەتوانی وەک منداڵ بگری، ئاوا بکە. ڕۆژێک نووسەر لەگەڵ هاوڕێیەکیدا، خاتوونێکی پارێزەر بوو لە فۆرت لادێرک نانی نۆڕی دەخوارد. مەستێک کە لەسەر مێزەکەی دانیشتنیان دانیشتبوو، بە درێژایی نانخواردنەکە پێی دادەگرت لەگەڵ ژنە قسە بکات. ناوچا ژنە پارێزەرەکە داوای لە مەستەرەکە کرد بێدەنگ بێت، بەڵام ئەو گوتی بۆچی؟ من جۆرێک لەبارەی عەشقەوە قسە دەکەم کە هیچ مرۆڤێک هۆشیار وا نایکات من خۆشحاڵم دەمەوێت لەگەڵ نەناسیاوەکاندا پەیوەندی دامەزرێنم کوێی ئەم کارە هەڵەیە ژنە گوتی ئێستا کاتی گونجاو نییە کابرای سەرخۆش گوتی مەبەستان ئەوەیە کە کاتگەلێکی تایبەت بۆ دەربڕین شادی هەیە بە گوتنی ئەم ڕسەیە کابرای مەست بۆ سەر مێزەکە بانگێشت کرا پیر دەڵێت ئێمە دەبێت ئاگامان لە لەشی خۆمان بێت جەستەی جەستە قەڵای گیانی پیرۆزە و شایستی ئەوەیە لوتفی پێ بکەین و ئاگامان لێ بێت ئێمە دەبێت باشترین سوود لە کاتی خۆمان وەربگرین دەبێت لە پێناوی خەونەکانماندا بچەکین پێویستە بۆ گەیشتن بەم ئامانجە هێزمان کۆبکەینەوە بەڵام نابێت بیرمان بچێ کە ژیان لە خۆشییە بچووکەکان پێکهاتووە، ئەم خۆشییانە لە ژیانی ئێمەدا ئامادەکراون تا جورئەت و ئازایەتیمان بدەنێ لە گەڕاندا یاوەرمان بن و ئەو کاتەی لە تێکۆشانی ڕۆژانە ماندووین هەلێک بۆ نوێکردنەوەی هیزمان فەراهەم بکەین. شادبوون گوناح نییە، کێشە نییە گەر جاروبار بەرنامەکانی خواردن و خەو و سەیران بخەنە ژێر پێوە خۆت سەرزەنشت مەکە گەر هەندێ جار کاتێ خۆت لەگەڵ لیبۆکاندا بەفیڕۆ دەدەی ئەم کارانە خۆشی گەلێک لیچکۆلن کە تۆ بۆ کارگەلێکی گەورە هاندەدەن